الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن صار على نهجهم واقتفى وشيستكانم لە شەڕحی شیکردنەوەمان دا بەو وتەی ئیمامی عومەڕ پێم خۆشە کە درێژەی ئەو بابەتە کە بەڕاستی جێگای خۆیەتی باسی بکەین لە دوای ئەوەی کە باسمان لە بەڵگەکانی قورآن و فەرمودەکان کرد و باسمان لە کۆمەڵی قەواعیدی شەرعی کرد لەوەداکە لە منهجی قورآن و منهجی سەلەفی صالحدا بەهیچ شێوەیەک عوزر نەهێنراوە تەوانێ نە بە جەهل نە بە تەئویل نە بە تەقلید بۆ کەسانێک کە لە ناو شرک و کوفری گەورەی ئاشکرادا بووبێتن و مردبێتن بە پشتیوانی خی گەورە دەمانەوێت درێژە بوو بابەتە بدەین چونکە جێگای خۆیەتی و بابەتێکی زۆر هەستیارە بێگومان بابەتی عودر بە جەهل لە تەوحید و شیرکدا یەکێکە لەو بابەتە گرنگانەی کە ئەهلی سوننە و سەلەفی پێ جیا دەکرێتەوە، سەلەفی حەق لە موعتەزیلەکانی کۆن و جەرجیسیە موڕجیەکانی سەردەم، بەوەی کە ئەوان وازیان لە هەموو ئایەتە موحکەمەکان هێناوە کە تێیدا زۆر بە ڕوونی خوای گەورە هەرگیز جەهل و نەزانینی بە عوزردا نەناوە لە تەوحید و شیرک و کوفری گەورەدا، بەڵکو جۆرێک لە جۆرەکانی شیرک و کوفر شیرکی جەهلە شیرکی نەزانینە وەکوی ما ئیبن قیم باسی کرد بە ڕحمەت بێ تاوان کۆمەڵە گومان و شوبهیان کردوێتە بەڵگە بۆ چەسپاندنی منهجی بەتاڵی خۆیان لەم بابەتەدا پێیان وایە کە هەر کەسێک بە نەزانین لە ناو کوفری گەورە و شیرکی گەورە دابێت نەک لای خوا سزا نادرێ بەڵکو ناوی ئیماندار و مسلمانیشان کردو بەبەردا جاوی جێگەی سەرسوورمانە دەبینین مرجەکانی سەردەمی کۆن تاریکل عملیان بە مسلمان دەزانی بەڵام ئەوانەی سەردەم تاریک و تەوحیدیش بە موسڵمان نەزانن بە بیانوی ئەوەی کە بە جەهل لە ناو شرک دان بە پشتیوانی خوای گەورە لە ژێر ڕۆشنایی قورآن و فەرمودەکان و منهجی ئەوەڵینی ئومەت وەڵامی گومان و شوبهە دیارەکان ئەدەینەوە تا ئەوەی کە فێرخوازی حەق سەری لێ نەشێوێت و وەڵامی گومانەکانی پێ بێ شوبهەی یەکەم، دەڵێن خوای گەورە فەرموویەتی وما کنا معذبین حتی نبعث رسولا خوای گەورە ئیقامە حوجەی بە مەرج داناوە لە تەکفیری ئەوانەی لەناو شیرک و کوفردان وەڵام ئەگەر تێڕابمێنین لە ئاەتە کە دەبینین باسی سزا و عذاب دەکات باسی ئەوە دەکات کە سزا و عذابی ئەهلی کوفر و شیرک ئایەتەکە باس لە تەکفیر ناکا بەڵکو باسی سزای خوا دەکا جا سزای قیتال و لەناوبردنی دنیا بێت یان سزای قیامەت معلومەکە لە دادپەروەری خوا لە دادپەروەرینی ئیسلام وایە کە پێش نردنی پێغەمبەران ئیقامە حوججەی ڕیسالی هیچ گەلێک سزا نادات ڕاست بخۆ جا ئەوانەی دەنگی بانگەوازی پێغەمبەرانیان بیستبێت ئەوەی تری قامە حوججە بوون بیانویان نییە بۆ قیامەت ئەگەر هەوڵی فێربوون و گوێبیست گوێبیستبوونی بانگەوازەکان نەدابێ و خۆیان لە ناو جەهل و جاهلیت داهێشت بێتەوە ئەوانەشی ئەهلی فەتڕە بوو بێتن دەنگی بانگەوازی هیچ پێغەمبەرێکیان پێ نەگەیشتبێ ئەوە خوای گەورە ئیمتحانیان ئەکا دوای زیندوو بوونەوە ئەگەر دەرچوون ئەوا دەچنە بەهەشت و ئەگەر دەرنەچوون دۆزەخی هەتایی جێگەیانە بێ بەڵام بە نیسبەت حکمی دنیاییەوە هەمویان لە ڕێزی مشتروک کافرەکان دەژمێردرێن تەکفیریان کۆڕای ئەهلی سنەی لەسرە کەواتە ئەسڵە نەم ئاەتە باسی تەکفیر ناکە خی گەورە کە دەفەرمیەوە ماکونا معذبینە حتا نەبعثە ڕسوولە باسی عذاب دەکا بەڵێ بە حەقیقەت ئەوە مەنهەجی قورئانە هیچ کافر و موشریکێک عەزاب نادرێت ئەگەر بانگەوازی ئیسلام و بانگەوازی پێغەمبەرانی پێ نەگەیشتبێ ئەمما بەوەی کە پێیان بوترێ کافر و مشریک ئەمە خلاف نیە لە بینی ئەهلی عیلمدا پێش نردنی پێغەمبەران و دوای نردنی پێغەمبەران ئەوانی کە لە ناو کوفر و شیرکی گەورەدا بوو بێتن کافر و مشریک بوون